فی اربعة ایام سواء للسائلین وە لەسەر زەویدا شاخی زۆری داناوە وە پیت و فەڕی تێخستووە بژێوی هەموو گیاندارێکی لە زەویدا دیاری کردووە لە ماوەی چوار ڕۆژدا فإنا بما أرسلتم به کافرون کاتێ پێغەمبەرەکانیان هاتنە لایان لە بەردەمیان و لە پشتیانەوە لە هەموو لایەکەوە پێیان وتن کە جگە لە خوا نەپەرستن وتیان ئەگەر پەروەردگارمان بیویستایە مەلائیکەی دەناردە خوارەوە بۆچی شایەتیتان دا لە دژمان، دەڵێن، ئەو خوایەی ئێمەی هێناوەتە زمان کە هەموو شتێکی هێناوەتە زمان، هەر ئەویش یەکەم جار ئێوەی دروست کردووە و هەر بۆ لای ئەویش دەگەڕێنرێنەوە. وما کنتم تستترون ان یشهد علیکم سمعکم ولا ابصارکم ولا جلودکم